تا پاداشتی کردەوەی خۆیان نیشان بدرێ. فمن یعمل مثقال ذرە خیرا یره. ئینجا هەر کەسێک بە ئەندازەی هەرە وردیلەیەک چاکەی کردبێ دەیبینێتەوە. ومن یعمل مثقال ذرە شرا یره. وە هەر کەس بە ئەندازەی هەرە وردیلەیەک خراپەی کردبێ دەیبینێتەوە.